ئافرەت لە کاتی بەکارهێنانی سوبغی نینۆک کە وەکو قالبێک لەسەر نینۆکەکانی ڕق دەبێت ئایا دەستنوێژ و غوسلی پێوە بکرێت دروستە نەخێت دروست نیە دەبێت لای بێت مادام عازلە ناهێڵە ئەو بیگاتە دەبێت لا بچێت ئایا مردوو ئاگای لە ئێمە هەیە کە چی ئەەکەین نەخێراگای لێمان نییە و بەڵگەش لەسەرەوە کاتێک کە کەسێک دەمرێت دەینێژن مردووەکان پرسیاری لێ دەکەن دوای مردنی ناشتنی ئەو جا فلانەکەس چی بەسەر هاات ئەو چی کرد بەو شێوازە چاکە ئاگایان لێمان بوو بە پرسیاریان لەو نەدەکرد کەسێک بەردەوام چرکەمیزی هەیە بۆ نوێش چی بکات بۆ هەموو نوێژەکان براکەم بۆ هەموو فەرزەکان دەستنوێش دەگرێت و واش خۆی دەپێچێت و خۆی بە پاچی ڕادەگرێت کە جێگا و شوێنی نوێژەکەی پیس نەکات دەست بە نوێژەکەی دەکات ئەگەر لە ناو نوێژیشدات یعنی چرکە میزی بێت دڵۆپە میزی بێت هی زەرری لێنادا ئینشاءله چونکە معدورە حکمی وەکو حکمی مستحاضە وایە چۆن ئافرەتێک کە دائیمەن خوێنی هەیە نەک سوڕی مانگانە نەک عادەتی مانگانە نا بەردەوام ئێمە پێویستە نوێژەکەی بکە خۆنا بێواز لە نوێژ بێنێ هەرچەندە ئەو حاڵەتەشی هەبێ ئەو کەسەش بە هەمان شێوە ئەوانش پێیان دەوتێت دائیم الحدث سەڵات و دائیم الحدث ئەوەی کە بەردەوام بێ دەست نوێژ دەبێت دەست نوێژ دەگرێت بێ دەست نوێژ دەبێت دەست نوێژ دەگرێت بێ دەست نوێژ دەبێت ئەمە عیلاجەکەیەتی چونکە ئیسلام ما جعل عليكم في الدين من حرج خی گەورە حەڕەج و ناڕەحەتی لەسەر دانە ناوین یانی کوڕە یا کچە ئافرەتە یا پیاوە خۆی بۆ ناگیرێت لە توانای خۆی دانیە بۆیە خی پرۆزگار شتێکی لێ داوا ناکە لە توانای دانەبێ بە ڕەحمە بەم شێوازە نوێژەکەت کە و خەمن نەبێت نوێژت قبوڵە انشاءله کەسێک تازە بووە ئیمامی مزگەوتێک ئەو مزگەوتەش بیدعی تێدایە ئایا دەتوانێت هەندێ بیدعا بکە لە سەرەتا بۆ ئەوەی بەتە دەڕوج بۆیان ڕووم بکاتەوە نە بۆ خۆی بیدعە بکا نابێ ئەمما یعنی ئینکاری لە هەموو بیدعەیەک نەکا سەرەتا ئەوانی بۆ هەیە تەدەڕوج لە ئینکاردا بەڵام خۆشی بیکا بیدعە نابێ خۆی بیدعە بکە لە مزگەوتەکەدا مەثلەن موئەزینێک هەیە کۆمەڵی بیدعە لە دوای بانگ و پێشبانگ دەکا لە کاتی قامت کۆمەڵەشت دەکات تەدەڕوج لە ئینکاری کردن و نەهێشتنیدا وردە وردە ئێ تا ڕوونی دەکاتەوە بۆیان ئەمما بڵێ خۆشم بیدعە دەکەم جاخ کە خۆت بیدعەت کردووە بە چ ڕوو یەک دەڵێ ئەمە دروست نییە وانە ئەی بۆ خۆت چەند ساڵە بۆ کردوتە مامۆسا کە دروژنیە تۆ چەند ساڵە کردت کە بۆ تۆ حەڵال بوو چەند ساڵە لێمانگەڕێ بادەم بە هەر بەردەوام بین بۆیە نابێت ئەو کارە بکرێت بارەکە اللهفی کۆم